کاسێتی هەشتەم لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی یەکەم لە لاپەڕە دوو سەد و شەش ەوە. دوای تۆزێک سۆفیا لە ڕێگادا بوو، کڵێسای سێنماری لە کەناری بەشی کۆنی شاردا بوو. نزیکەی دە کیلۆمەتر لەوێوە دوور بوو، سۆفیا لەگەڵ ئەوەدا کەم نوستوو بەڵام پڕ لە وزە بوو. نزیکەی کات ژمێرهەشت لە بەردەم کلیساکەدا وەستابوو، دەرگا قورسەکەی کلیسای پاڵ پێوە نا. دانەخرابوو. لە درزی شووشە ڕەنگاوڕەنگەکانی پەنجەرەکانەوە تیشکێکی شین ڕووناکی دەپرژاند بە سەر تەپوتۆزی ناو کلیساکەدا. سۆفیا لە ناوەڕاستی نشینگەکەدا لەسەر کورسییەک دانیشت و چاوی بڕیە چوار مێخێکی ڕەشی کۆن کە لە میحرابەکەدا دانرابوو. چەند خولەکێک ڕابوور لەناکاو پیانۆی کلێسا لێدرا. سۆفیا نەیوێرا ڕووی وەرگەڕێنێت، مۆسیقاکە کۆن بوو. لەوانەیە هی وۆستا بێت. دیسان بێدەنگ بوو دەنگی هەنگاوێکی لە پشتی سەری خۆی هاتە بەرگوێ، بڕیاریدا چاو لە چوار مێخەکە هەڵنەگرێت. دەنگی هەنگاوەکان لە پەنایەوە ڕابرد و ئەو کەسە لە ڕێڕەوەکەوە چووە سەر جلوبەرگێکی قاوەیی پیاوانی ڕاهیبی پۆشیبوو. ڕاهیبێک لە سەدەکانی وەستا سۆفیا دەستەوەستان مابوو. بەڵام نەک ئەوەندەی کە عەقڵی کار نەکات. ڕاهیبەکە گەیشتە نێو میحرابەکە و ڕووی تا نیوە وەرگێڕا و لە شوێنی وتار خوێندنەوە سەرکەوت و باڵی دایەوە و سەیری سۆفیای کرد و وتارێکی بە لاتین بۆ خوێندەوە. سۆفیا بە بێ ئاگاداری هاوار هاواری کرد دروست قسە بکە دەنگی لە هەوای کلیساکەدا پۆنگی خواردەوە سەرەڕای ئەوە کە دەیزانی ڕایبەکە کەسێک بێجگە لە ئالبێرتۆ کناکس نییە لە هاواری خۆی لەو پەرستشگە پیرۆزەدا هەستی بە پەشیمانی کرد بەڵام ڕقاوی بوو مرۆڤی ڕقاویش بەم چەشنە ئارام دەبێتەوە بێدەنگ بە ئالبێرتۆ وەکو کاتێک کە قەشەکان دەیانویست خەڵک لە ناو کلیسادا دابنیشێنن دەستی بەرز کردەوە وتی سەدەکانی وەستا لە کاژمێر چواردا دەستی پێ کردووە سۆفیا چیتر قاوی نەبوو بەڵام هەستی بە نەزانی دەکرد پرسیاری کرد سەدەکانی وەستا لە کاژمێر چواردا دەستی پێ کردووە بەڵێ نزیکەی کاژمێر چوار لە پاشان بووە کاژمێر پێنج و شەش و حەوت بەڵام دەڵێیت کات وەستاوە و بووە کاتژمێر هەشت و نۆ و دە بەڵام هەر لە دەورانی ووستادا بوو. تێگەیشتی لەوانەیە فکر بکەیتەوە کاتی ئەوە هاتووە کە ڕۆژێکی تر دابێت، بەڵێ، دەزانم مەبەستت چییە. بەڵام ئێستا هەر یەکشەممەیە. ڕشتەیەکی بێ کۆتایی لە یەکشەممە ئەو کاتە سەدەی یانزە و دوانزە دێت. ئەمە دەورانێکە کە ئێمە بە گۆتیکی مەزن ناوی دەبەین. کلیسا گەورەکانی ئەوروپا لەم دەورانەدا دروستکراون و نزیکەی کاژمێر چواردە یا دووی نیوەڕۆ دەنگی کەڵەشێر بەرز دەبێتەوە و سەدەکانی ووستا بەرەو کۆتایی دەڕوات. سۆفیا وتی کەواتە سەدەکانی وۆستا دە کاژمێر درێژەی کێشا. ئالبێرتۆ سەری لە ناو کڵاو و جلوبەرگەکەی هێنایە دەر و سەیری کچە چواردە ساڵەکەی کرد. ئالبێرتۆ وتی ئەگەر هەر سەدەیەک بە یەک کاژمێر دابنێین دەتوانین بڵێین کە عیسا لە نیوەشەودا هاتۆتە سەر دنیا پۆڵس گەشتەکانی خۆی دروست لە پێش کاژمێرێکی نیوەی شەو دەست پێکرد و چارەکێک دوای ئەوە لە ڕۆمدا گیانی لەدەستدا لە کاژمێر سێی بەرەبەیاندا کڵیسا مەسیحییەکان یاساخ کران. بەڵام لە ساڵی سێ سەد و دوازدە ی دوای زایین یەکێک لە ئایینە ڕەسمییەکانی وڵاتی ڕۆم بوو، لەو دەورانەدا پێتەختی دەسەڵاتداری لە قوستنتەنییە بوو، پادشای پیرۆزی ڕۆم چەند ساڵ دوای ئەوە لە سەرەمەرگدا ئایینی مەسیحی قبووڵ کرد. لە سێ سەد و هەشتا ی زاییندا مەسیحییەت ئایینی ڕەسمی تەواوی وڵاتی پادشایی ڕۆم بوو. مەگەر ئیمپراتۆری ڕۆم نەڕووخا؟ تازە خەریک بووە ڕووخا. ئێمە لە بەرامبەر یەکێک لە گەورەترین گۆڕانکارییەکانی مێژووی فەرهەنگیداین لە سەدەی چواردەمدا. یا لە سەدەی چوارەمدا، بەڵێ. ڕۆم لە دوو لایەنەوە کەوتە مەترسی. لە لایەکەوە هێرشی بەربەرەکانی باکووری ئەوروپا و لە لایەکی ترەوە هەڵوەشانەوە لە ناوخۆ. لە سێ سەد و سی زایین کۆنستانتینتی مەزن پێتەختی پادشایەتی لە ڕۆما گواستەوە بۆ قوستەنتنیە، شارێک کە لە کەناری دەریای ڕەش بنیات نرابوو، زۆر یەک لە شارەکانیان بە ڕۆمای دووهەم ناو دەبرد. پاشایەتی ڕۆژەڵاتە هەزار و چوار سەد و پەنجا و سێ زایین کە بە دەستی تورکەکان داگیر کرا وڵاتێکی سەربەخۆ مایەوە. ناوەکەی گۆڕا بۆ ئیسلامبول، بەڵێ وایە ئیسلامبون، ئیسلامبول دوایین ناوی ئەو شارەیە. مێژوویەکی تر کە دەبێ لە یادمان نەچێ پێنج سەد و بیست و نۆ ی زایینە. ئەمە ساڵێکە کە کلیسا زانستگەی ئەفلاتونی داخست. دەستەی بێندیکتیۆن کە یەکەمین ڕێبازی گەورەی سۆفیگەری بوو، هەر لەو ساڵەدا پەیدا بوو. بەم جۆرە ساڵی پێنج سەد و بیست و نۆ بووە هێمایەک بۆ چۆنێتی داپۆشینی فەلسەفەی یۆنانی بە دەستی کڵیسا مەسیحیەکان. لەوە بە دواوە پەروەردە و ئەندێشە و لێکۆڵینەوە هاتە ناو دەیر و سۆفیخانەکان، کاتژمێر بەرەو پێنج و نیو دەچوو. سۆفیا وردە وردە تێگەیشت مەبەستی ئالبێرتۆ لە باسی ئەم کاژمێرانە چییە. نیوەشەو سفر بوو، یەکی دوای نیوەشەو سەدەی یەکەم بوو، کاژمێر شەش سەدەی شەشەم بوو، کاژمێر چواردە ساڵی هەزار و چوار سەتی زاینی بوو. ئالبێرتۆ درێژەی بە باسەکانی دا. سەدەکانی وەستا لە ڕاستیدا بە مانای دەورەی نێوان دوو دەورەی ترە. ئەم مشەیە لە دەورانی. ڕۆنیسانسدا پەیدا بوو. دەورانی تاریکی ناوێکی تری سەدەکانی وەستا بوو کە بە واتای شەوێکی درێژی هەزار ساڵی بوو کە لە نێوان دەورانی کۆن، باستان و دەورانی ڕێنیسانس بەسەر ئەورووپادا باڵی کێشابوو. تەنانەت ئێستا وشەی وۆستا بە مانایەکی خراپ دەربارەی شتانێکی زۆر سەخت و قایم و نەرم نەبوو دێت. بەڵام زۆرێک لە مێژوو نووسان سەدەکانی ووستایان بە دەورەیەکی هەزار ساڵەی گەشە و پەرەسەندن دەژمارد. بۆ نموونە شێوازی پرۆگرامی خوێندن لەو دەورانەدا دروست بوو. یەکەمین خوێندنگەی ڕاهیبەکان لە سەرەتای ئەم دەورە و خوێندنگەکانی کڵیساش بە دوایدا لە سەدەی دوازدەهەمدا بنیات نران. یەکەمین زانکۆکان لە نزیکەی هەزار و دوو سەد ی زایین دا دروست بوو و بەشە جۆراوجۆرەکانی خوێندن وەکو دەورانی ئێمە لە نێوان زانکۆکاندا دابەش بوو. هەزار ساڵ بەڕاستی ماوەیەکی زۆرە. بەڵێ وایە. ماوەیەکی زۆر درێژەی کێشا تاکو مەسیحیەت گەیشتە کۆمەڵەکان. لەگەڵ ئەوەشدا وڵاتە نەتەوەییەکان لە سەدەکانی وەستادا دروست بوون. بیرۆکەی شار و هاوڵاتی دروست بوو، مۆسیقا و داستان پەیدا بوو، ئەگەر دەورانی وەستا نەبوایە ئەفسانە و سروودە نەتەوەییەکانیش نەدەبوو. کەس نازانێت ئەوروپای ئێستا چی لێ بەسەر دەهات. لەوانەیە هەرێمێک بوایە لە پاشایەتی ڕۆم، ناوداری و مەزنی وڵاتانێکی وەکوو ئینگلتەرا و فەرانسا و ئاڵمان هەمووی لە دەورانی وەستاوە بوو. ماسیهایەکی ڕوون لە گۆشە و کەناری ئەم دەریایەدا مەلەیان دەکرد، بەڵام ئێمە هەموو کاتێک نایانبینین. سنۆری، مێژوونووسی ئایسلەندی لە دەورانی وەستا دەژیا، هەروەها ڕاهیبە ئولاف و شارلمانی، ڕۆمیۆ و ژولێت، ژان دارک، ئایوانهۆ، شمشاڵژەنی قەشانی، هێملین، زۆریەک لە پاشا و شازادە بەهێز و ناودارەکان. شوالیە دلێرەکان و کچانی مەلقا، وێنەکێشە نەزانراوەکانی شووشە ڕەنگینەکان و داهێنەرە بەتواناکەی پیانۆ، تەنانەت باسم لە پیاوە پیرۆزەکان، شەڕکەرەکانی سەلیبی و سیحربازە ناودارەکانی ئەو دەورانە نەکردووە. هەروەها پیاوە ئاینیەکان، زۆر ڕاستە مەسیحیە تاکو سەدەی نۆزدە نەهاتە نەرویژ، شیاو نیە گەر بڵێین کە لە کە باکوری ئەوروپا هەمویان بە خێرایی ڕویان کردە مەسیحیەت. تەنانەت کاتێک مەسیحیەت هاتە ناو ئەو وڵاتانەوە باوەڕ یا باوەڕە کفراویەکانی کۆنیان لە ژەر لە ژێر پەردەی مەسیحیەتدا هێشتەوە و زۆریەک لە نەریتەکانی پێشویان لەگەڵ مەسیحیەتدا تێکەڵ کرد. بۆ نمونە لە وڵاتانی ئیسکەندەناوی لە ڕێوڕەسمی جەژنی لەدایکبوونی عیسادا ئێستاش نەریتە کۆنەکانی نۆرس و سوننەتەکانی مەسیحییان تێهەڵکێش کردووە. ئەمە دەرکەوتنێکە لە پەندێکی کۆن کە دەڵێ، پێوەندی سێکسی لێکچوونی هاوسەرەکان نزیکتر دەکاتەوە. عادەت و نەریتە کۆنەکان بە شێوەی ڕێوڕەسمی مەسیحی دەرهات. بەڵام شکی تێدا نییە کە مەسیحییەت بەرە بەرە بۆتە فەلسەفەی سەرەکی ژیانیان. هەر بۆیە زۆر جار دەوترێ دەورانی وۆستا دەورانی یەکخستنەوەی ئاینی مەسیح بوو. کەواتە هەمووی تاریک و ڵێڵ نەبوو؟ سەدەکانی سەرەتا لە ساڵی چوار سەد بە دواوە بە ڕاستی بەرەو دواوەچوونی فەرەنگی بوو. لە ناو ڕۆمیەکاندا فەرهەنگ لە گەشەکردندا بوو. لە شارە گەورەکاندا تۆڕی زێراب هەبوو، حەمامی گشتی و کتێبخانە و بیناسازی مەزن لە هەموو شوێنێک بەرچاو دەکەوت. بەڵام ئەم فەرەنگە لە چەند سەدەی سەرەتایی وەستادا بە تەواوی لەناوچوو. هەروەها ئابووری و بازرگانی بەرەو خراپبوون چوو، خەڵکانی سەدەکانی وەستا دیسانەوە دەستیان دایە مامەڵەی گۆڕینەوەی ڕزق و پێداویستییەکان. ئابووری سیستەمی فیئۆدالی لە خۆ گرت. بە واتایەکی تر، کۆمەڵێکی دەوڵەمەند و سەرمایەداری بەهێز بوونە خاوەنی زەوییەکان. نیوەکارەکانیش ڕەنجیانەدا و بەو جۆرە نانێکی مەمرە و مەژیان دەست دەکەوت. لە سەرەتاکاندا کەمبوونی زاوزێ لە زیادبووندا بوو، ڕۆم لە دەورانی کۆندا زیاتر لە یەک ملیۆن کەس تیایدا نیشتەجێ بوو، بەڵام لە ساڵی شەش سەددا کەم بووەوە بۆ چل هەزار کەس. کاڵ بەتەمە بەشێکی زۆرە لە هەڵسەنگاندن لەگەڵ ڕابردوودا. بەم چەشنە کۆمەڵێکی کەم مانەوە و لە نێوان پاشماوەکانی بینا گەورەکان و مەزنایەتی پێشووی ئەو شارەدا دەخولانەوە. هەر کاتێک پێویستیان بە کەرەستەی خانوو دروستکردن بوایە دەچوونە سەر پاشماوەی وێرانەکانی شار و ئاڵ بەتەمە جێی داخە ئاسەوارناسەکانە. هەڵبەت ئەمە جێی داخی ئاسەوارناسەکانە کە ئاواتەخواز بوون خەڵکی دەورانی وەستا دەستکاری بینا مێژوویە مەزنەکانیان نەکردایە. بەڵام کار لە کار ترازا بوو. لە بواری ڕامیارییەوە دابەزینی ئاستی ڕۆمیەکان لە کۆتایی سەدەی چوارەمدا بوو. بەو جۆرەش ئوسقۆفی ڕۆمی بووە ڕێبەری گەورەی کلیسای کاتۆلیکی ڕۆم و نازناوی پاپی پێدرا کە لە لاتیندا پاپا یە و ماناکەی ڕوونە. بەرەبەرە وای لێهات کە لایەنگرانی ئەویان بە جێگری مەسیح لەسەر زەوی دەزانی. بەم جۆرە ڕۆم لە زۆرتری دەورانی وەستادا پێتەختی ئاینی مەسیح بوو. پادشایان و ئۆسقۆفەکانی تازە پێگەیشتوو بەرەبەرە بەهێز دەبوون و بەشێکیان ڕێگەیان بە خۆیان دا کە لە بەرامبەری هێزی کڵیسادا ڕاوەستن. وتت کلیسا زانستگەی ئەفلاتوونی لە ئاتێن داخست؟ ئەمە ئەوە دەگەیەنێ کە فەیلەسووفانی یۆنانی بە تەواوی لە بیر چوونەوە؟ نەک بە تەواوی. بەشێک لە نووسراوەکانی ئەرستۆ، ئەفلاتوون ناسراو بوو. بەڵام پاشایەتی ڕۆم بەرە بەرە بە سەر سێ بەشی فەرەنگیدا دابەش بوو، لە ئەورووپای ڕۆژاوادا فەرهەنگی یۆنانی مەسیحی بە ناوەندی قوستەنتینییەوە، بەڵام ئێستا شارەکە بە ناوی یۆنانییەکەی واتە بۆزانتیۆن دەناسن. بۆیە باس لە سەدەکانی وستای بیزانس لە بەرامبەر سەدەکانی وستای ڕۆمی کاتۆلیک دەکەین. باکووری ئەفریقیا و ڕۆژەڵاتی ناوەڕاستیش بەشێک لە پاشایەتی ڕۆم بوو. ئەم ناوچەیە لە دەورانی وەستادا بە شێوەی فەرهەنگێکی ئیسلامی عەرەبی دەرهات. دوای مردنی موحەممەد لە شەش سەد و سی و دوو زاییندا، ئیسپانیاش بووە بەشێک لە جیهانی فەرەنگی ئیسلامی. موسڵمانانی مەکە و مەدینە و ئۆرشەلیم و بەغدایان بە شارە پیرۆزەکانی خۆیان ناوزەد کرد. جێی سەرنجە کە بزانین عەرەبەکان شاری کۆنی هێلینی ئەسکەندەریشیان داگیر کرد. کەواتە زۆربەی زانستەکانی کۆنی یۆنانیان تاڵان کرد و موسڵمانەکان لە تەواوی دەورانی وەستادا لە زانستهایەکی وەکوو بیرکاری، کیمیا، ئەستێرەناسی، پزیشکیدا زاڵ بوون. بۆیە ئەمڕۆ کە ئێمە ژمارەی عەرەبی بەکار دێنین، فەرهەنگی عەرەبی لە چەند لایەنەوە بەسەر فەلسەفەی مەسیحدا سەرکەوت. من دەمەوێت بزانم چی بەسەر فەلسەفەی یۆناندا هات. دەتوانیت ڕووبارێکی گەورە بهێنیتە بەر چاو کە لە شوێنێکدا بەسەر سێ ڕووباری بچووکتردا دابەش دەبێت و ئەو سیانەش دیسان لە خوارەوە یەکدەگرنەوە. بەڵێ. لەو حاڵەتەدا دەتوانی تێبگەیت کە فەرهەنگی یۆنانی ڕۆمی چۆن دابەش بوو. فەرهەنگی ڕۆمی کاتۆلیک لە ڕۆژاوا، فەرهەنگی بیزانسی لە ڕۆژەڵات و فەرهەنگی ئیسلامی لە باشوور. لەم ڕێگەوە هەر سێ فەرهەنگەکە بە زیندوویی مانەوە و ئەگەرچی زۆر ساکار باسمان کرد. بەڵام دەتوانین بڵێین فەلسەفەی نوێ ئەفلاتوونی لە ڕۆژاوادا برەوی پەیدا کرد و فەلسەفەی ئەفلاتوونی لە ڕۆژهەڵات و فەلسەفەی ئەرەستۆیش لە باشوور لە نێوان موسڵماناندا بەڵام شتێک لە هەرکامیان لە ناو هەرسێ ڕەوتەکەدا هەبوو خاڵی گرنگ ئەوەیە کە هەر سێ بەشی ڕووبارەکە لە کۆتایی دەورانی هۆستادا لە باکووری ئیتاڵیا یەکیان گرتەوە. کاریگەری ئیسلامی بەهۆی عەرەبەکانەوە لە ئیسپانیا برەوی بوو و کاریگەری یۆنانی لە یۆنان و پاش شایەتی بیزانس. ئەمە دەستپێکردنی دەورەی ڕێنیسانس بوو، واتە لە دایکبوونەوەی فەرهەنگی کۆن. بەو مانایە کە فەرهەنگی کۆن لە دەست دەورەی تاریکی گیانی دەربرد. گونجاوە. بەڵام نابێت ڕەوتی ڕووداوەکان پێشگۆیی بکەین. سەرەتا دەبێت تۆزێک دەربارەی فەلسەفەی دەورەی وۆستا گفتوگۆ بکەین و چیتر پێم خۆش نییە لەم بەرزاییەوە قسە بکەم کەواتە دێمە خوار. سۆفیا بەهۆی کەمخەوی چاوەکانی قورس ببوو. کاتێک ڕاهیبە سەیر و سەمەرەکە لە سەکۆی کڵیسای سێنماری دەهاتە خوار، سۆفیا سەیری دەکرد و وایدەزانی خەون دەبینێت. ئالبێرتۆ چوو بۆ لای پەردەی میحرابەکە سەیرێکی میحرابەکە و ڕووخساری عیسای کرد و بە کاوەخۆیی بۆ لای سۆفیا هات و لە پەنای دا لە سەر کورسییەک دانیشت. هەستێکی سەیر لەو نزیک بوونە لە دەروونی سۆفیادا پەیدا بوو. دوو چاوی ڕەش لە ژێر کڵاوەکەیدا دەبینرا، پیاوێکی تەمەن مامناوەندی کە قژێکی ڕەش و ڕیشێکی بزنی هەبوو. سۆفیا لە دڵی خۆیدا بیری کردەوە، تۆ کێیت؟ بۆچی ژیانی منت هەڵوەشاندەوە؟ دەڵێیت ئالبێرتۆ بە فیکرەکەی زانیبوو وتی، ئێمە بەرە بەرە زۆرتر بە یەک دەناسرێین. لە پەنای یەکدا دانیشتن تیشکی شووشە ڕەنگینەکان پەنجەرەکانی کلیسای ڕووناک کردبوو. ئالبێرتۆ سەری هەڵبڕی و دەربارەی فەلسەفەی دەورەی وستا دووا. وتی، زانایانی سەدەکانی وەستا ئەوەیان بە باسێکی سەرەتایی دەزانی کە ئاینی مەسیح لەسەر ڕاستییە. کێشەکە ئەوە بوو کە ئایا وەحی مەسیحییەت دەشێت بە ئاسانی بڕوای پێ بکەین یا ئەوەی دەتوانین بە یارمەتی عەقڵ ڕێگە بەرینە سەر ڕاستی مەسیحییەت؟ پێوەندی فەیلەسوفانی یۆنانی وتارەکانی کتێبی پیرۆز لە چیدایە؟ ئایا لە نێوان عەقڵ و کتێبی پیرۆزدا دژایەتیەک هەیە یا باوەڕ و عەقڵانیەت پێکەوە گونجاون؟ فەلسەفەی سەدەکانی وۆستا هەمووی مەرجداری ئەم چەند پرسیارە بوو. سۆفیا بە تاسەوە سەری بزواند، ئەمەی لە پەروەردەی ئاییندا خوێندبوو. با بزانین دوو کەس لە ناودارترین فەیلەسوفانی سەدەکانی ووستا چۆن ئەم باسەیان تاوتوێ کردووە. لە ئۆگوست لە ئۆگوستینۆسەوە دەست پێ دەکەین کە لە ساڵی سێ سەد و پەنجا ی پێش زایین تا چوار سەد و سی دەژیا. کە لە ساڵی سێ سەد و پەنجا و چوار تا چوار سەد و سی دەژیا. تێپەڕبوون لە دەورانی کۆن بۆ سەرەتەکانی وستا بۆ سەرەتاکانی وستا لە ژیانی ئەم کەسەدا بە ڕوونی ئاشکرایە. ئۆگۆستیس لە شاری بچووکی تاگاستە لە باکووری ئەفریقیادا لەدایک بووە. لە شانزە ساڵیدا بۆ خوێندن چووە کارتاژ، لە دواییدا بۆ ڕۆم و میلان گەشتی کرد. کۆتایی تەمەنی خۆی لە شاری هیپۆ لە نزیکی ڕۆژاوای شاری کارتاژ تێپەڕ کرد. ئەو لە تەواوی تەمەنیدا مەسیحی نەبوو، بەڵکو لە پێش بوونی بە مەسیحی چەند ئایینی تری تاقی کردبووەوە. دەکرێت ناویان بەرن؟ ماوەیەک مانەوی بوو لایەنگرانی مانی، کۆمەڵێکی ئایینی بوون کە لە دەورانی کۆندا پەیدا بوون. ئاینی ئەوان نیوەی فەلسەفی و نیوەی ئاینی بوو، جیهانیان بە دووبەرەکی چاکە و خراپە، تاریکی و ڕووناکی و ڕۆح و مادە دەزانی. مرۆڤ دەتوانێ مرۆڤ دەتوانێت بە یارمەتی ڕۆح پێ لە جیهانی مادی بێنێتە دەر و دەروونی خۆی بۆ ڕزگاربوون ئامادە بکات. بەڵام ئەم دووبەرەکیەی نێوان ڕۆح و مادە مێشکی ئاگۆستینۆسی لاواز لاوی تێر نەدەکرد و مێشکی بە تەواوی بە شتێکەوە سەرگەرم بوو کە ئێمە بە قەیرانی خراپبوون ناوی دەبەین. ئەم خراپییە لە کوێوە دێت؟ ئەمە ماوەیەکی زۆر مێشکی داگیر کردبوو کە بووە هۆی نزیکبوونەوەی لە فەلسەفەی ڕەواقییەکان. بەڵام بە دواداچوونی فەلسەفەی نوێ ئەفڵاتوونی خواستی سەرەکی ئاگۆستینۆس بوو. لێرەدا چاوی بە بیرۆکەیەک کەوت کە دەیوت چۆنیەتی هەموو جیهان لە بوونی خودادایە. کەواتە بووە پیاوێکی ئاینی نوێ ئەفڵاتوونی. بەڵێ دەتوانین وایش بڵێین لە سەرەتادا بوو بوو بە مەسیحی، بەڵام مەسیحیەتی ئەو لەژێر کاریگەری فیکرە ئەفڵاتوونیەکاندا بوو. سۆفیا، دەبێت تێبگەی کە ئێمە کاتێک دەچینە سەر باسی دەورەی وەستای مەسیحی، پێوەندییەکانی خۆمان لەگەڵ فەلسەفەی یۆناندا نابڕین. بەشێکی زۆر لە فەلسەفەی یۆنان لە ڕێگەی پیاوانی کلیساوە چووە ناو دەورەی نوێ، بۆ نموونە ئاگۆستینۆس. دەتەوێت بڵێیت کە ئاگۆستینۆس نیوە مەسیحی و نیوە ئەفلاتوونی بوو؟ خۆی پێی وابوو کە بە تەواوی مەسیحییە و لە نێوان مەسیحییەت و فەلسەفەی ئەفلاتووندا دژایەتییەکی بەرچاو نییە. هاوشێوەبوونی مەسیحییەت و فەلسەفەی ئەفڵاتوون ئەوەندە ڕوون بوو کە پێی وابوو ئەفڵاتوون ئاگاداری مەرجی کۆن بووە. ئەڵبەت ئەمە بە هیچ جۆرێک ناگونجێ، باشترە بڵێین کە ئاگۆستینۆس ئەفڵاتوونی کردە مەسیحی. کەواتە کاتێک مەسیحیەتی وەرگرت بە تەواوی فەلسەفەی لا نەبرد؟ نا، بەڵام وتی بەکارهێنانی عەقڵ لە ئاییندا سنووردار نییە. مەسیحیەت ڕەمز و نهێنی خوداییە کە تەنیا لە ڕێگەی باوەڕەوە هەست پێ دەکرێت و هەر کەس بڕوای پێ بێنێت خودا ڕووناکی ئەدات بە ڕۆحی و دەتوانێ بە جۆرێک بگاتە ناسینی ڕاستەقینەی خودا. ئەو لە دەروونی خۆیدا هەستی کردبوو کە فەلسەفە لە ئەندازە و سنوورێکی دیاریکراو زیاتر ناڕوات و تا کاتێک نە ببووە مەسیحی دەروونی ئارام نەبوو. دەنووسێت، دڵی ئێمە تاکوو ئارام نەکاتەوە بۆ خۆی ئارام نابێتەوە. سۆفیا بە شکۆ وتی، من بە باشی تێ ناگەم، بیرۆکەی مۆسۆلی ئەفلاتوون چۆن دەتوانێت لەگەڵ مەسیحییەتدا بسازێت، ئەی نموونە هەمیشەییەکان چییان لێ دێت؟ ئۆگۆستینۆس پێی وابوو کە خودا جیهانی لە بۆشاییەوە دروست کردووە و ئەمە فیکرێکە لە تەورات و ئینجیلدا. یۆنانییەکان پێیان وابوو جیهان هەمیشە هەر بووە، بەڵام ئۆگستینۆس دەڵێ پێش لەوەی خودا جیهان بخوڵقێنێ نموونەکان لە دەروونی خودادا بوون. کەواتە ئەو بیرۆکەی مۆسۆلۆنی ئەفلاتوونی لە خودا جیاکردەوە و بەم چەشنە ڕوانینی ئەفلاتوونی سەبارەت بە نموونەکان پاراست. چەندە ژیر بوو. بەڵام لەگەڵ ئەوەشدا دەریدەخا کە ئاگۆستینۆس و پاپاکانی کلیساکانی تر هەوڵیاندا فیکری یۆنانی و یەهودی پێکەوە گرێ بدەن. ئەم دوو شێوازە فیکریە لە ڕاستیدا لە دوو فەرەنگی جیاوازەوە سەرچاوەیان گرتبوو، ئاگۆستینۆس لە تێگەیشتنی خۆی لە سەرخراپە، ڕووی کردە فەلسەفەی نوێ ئەفلاتونی، ئەو وەکو پلۆتینۆس پێی وابوو کە خراپە نەبوونی خودایە. خراپە بوونێکی سەربەخۆی نیە و شتێکی نەبووە. چونکە خودا شتێکی بێجگە لە چاکە نەخوڵقاندووە و خراپە لە بڕوای ئاگۆستینۆسدا لە نافرمانی مرۆڤەوە پەیدا دەبێت. بە وتەی خۆی ویستی چاکە کاری خودایە و ویستی خراپەش لادانە لە فەرمانی خودا. ئەویش پێی وابوو کە ڕۆحی مرۆڤ ئاسمانییە؟ هەم بەڵێ و هەم نا. ئاگۆستینۆس دەڵێ لە نێوان خودا و جیهاندا لەمپەرێک هەیە کە کەس لێی ڕەت نابێ. لەم باسەدا پشت بە تەورات و ئینجیل دەبەستێت و فکری پلۆتینۆس کە هەموو شتێک بە تاقانە دەزانێت ڕەت دەکاتەوە. بەڵام جەخت دەکاتەوە کە مرۆڤ گیاندارێکی مەعنەوییە. مرۆڤ جەستەیەکی ماددی هەیە کە بە دونیای ماددیەوە بەستراوەتەوە و مردن لە ناوی دەبات، بەڵام ڕۆحێکیشی هەیە کە دەتوانێ خودا بناسێت. کاتێک ئێمە دەمرین ڕۆحمان چی بەسەرا دێت؟ بە وتەی ئاگۆستینۆس، مرۆڤ دوای دەرکرانی لە بەهەشت و هاتنی بۆ سەر زەوی، نژادەکەی لەسەر زەوی سەرگەردانە، بەڵام بەو حاڵەش خودا دەیەوێ بەشێکیان لە سزای جەهەنەم ڕزگار بکا. کەواتە خودا دەتوانێ هەموو مرۆڤەکانیش ڕزگار بکات. لەم بارەیەوە ئاگۆستینۆس دەڵێ ئەی مرۆڤ تۆ کێیت؟ کە لەگەڵ خودادا باس و بەربەرەکانێ دەکەیت. ئایا گۆزە لە گۆزەکەر دەپرسێت، منت بۆچی بەو شێوەیە دروست کردووە؟ مەگەر گۆزەکەر ناتوانێ لە مشتێک قوڕ، گۆزەیەک بۆ ئاو دەست و گۆزەیەک بۆ ئاودەست و گۆزەیەکیش بۆ کاری مەزن دروست بکا؟ کەواتە خودا خۆی لەو سەرەوە لە بەهەشت دانیشتووە و یاری بە مرۆڤەکان دەکات و هەرەوەندەی لە یەکێک لە خوڵقێنراوەکانی خۆی بێزار بوو فڕێی ئەدات. مەبەستی ئاگۆستینۆس ئەوە بوو کە هیچ مرۆڤێک شیاوی ئەوە نیە کە ئامۆژگاری و پەندی خودا بکا. بەو حاڵەش خودا ویستی کە بەشێکیان ڕزگار بکا، کەواتە لای ئەو شاراوە نیە کە کێ ڕزگار دەبێت و کێ سزا دەبینێت. هەمووی لەوە پێش داراوە ئێمە بە تەواوی لە پاراستنی ئەوداین. کەواتە ئاگۆستینۆس گەڕایەوە سەر باوەڕی کۆنی چارەنووس. پێدەچێت. بەڵام ئاگۆستینۆس بەرپرسیاریەتی مرۆڤی سەبارەت بە ژیانی خۆی ڕەت نەکردەوە. وتی ئێمە دەبێت لەگەڵ ئەو هۆشیاریەیدا بژین کە لە هەڵبژێر دراوەکانین. ئەو سەرپشک بوونی مرۆڤ ڕەت ناکاتەوە بەڵام دەڵێت خودا پێشبینی کردووە ئێمە چۆن دەژین. سۆفیا پرسیاری کرد ئەمە زۆر دوور نیە لە دادپەروەریەوە؟ سوقرات دەیوت ئێمە هەموومان بەختێکی یەکسانمان هەیە، چونکە هەموومان خاوەنی عەقڵێکی یەکسانین. بەڵام ئاگۆستینۆس مرۆڤەکان دەکات بە دوو بەشەوە، بەشێک ڕزگاریان دەبن و بەشەکەی تر سزا دەبینن. قسەکەت ڕاستە. زانستی خودایی ئاگۆستینۆس زۆر لە باوەڕی مرۆڤایەتی ئاتێن دوورە. بەڵام ئاگۆستینۆس مرۆڤەکان ناکاتە دوو بەش، بەڵکو بە تەواوی ئامۆژگاری وتەکانی کتێبی پیرۆز شی دەکاتەوە. ئەم باسە بە شیکردنەوەیەکی زۆرترەوە لە کتێبی شاری خودادا باس دەکات. چی دەڵێت؟ وشەی شاری خودا یا وڵاتی خودا لە تەورات و ئنجیل و پەروەردەکانی مەسیح گیراوەتەوە ئاگۆستینۆس پێی وابوو کە مێژووی مرۆڤایەتی هەمووی کێشمەکێشی نێوان وڵاتی خودایی و وڵاتی دنیاە ئەم دوو وڵاتە هەرێمێکی سیاسی لە یەک جیا نین، بەڵکو لە دەروونی تاکە تاکەی ئێمەدا بۆ سەرکەوتنی خۆیان هەوڵ دەدەن. وڵاتی خودایی بێ شک لە کلیسادا ئاشکرایە و وڵاتی دونیایی لە دەوڵەتدا دیارە. بۆ نموونە پادشایەتی ڕۆم کە لە دەورانی ئەودا بەرەو لاوازی دەڕۆیشت، ئەم وتەیە کە لە دەوری وەستادا کلیسا و دەوڵەت بۆ سەرکەوتن کەوتبوونە بەرەنگاری یەکتر، ڕۆژ بە ڕۆژ زەقتر دەبۆوە. ئەو پێی وابوو ڕزگاربوون تەنیا لەو کڵیسایە دایە، وشەی وڵاتی خودایی ئاگۆستینۆس لە دواییدا وەک ناوی سەرەکی کلیساکان ناوی لێ دەبرا. تەنیا لە سەدەی چواردەمدا یا چواردەهەمدا بوو کە وشەی چاکسازی ئاینی کە دەنگی ناڕەزایی خەڵک بوو هەستا و گازندەی خۆی دەربڕی کە بۆچی تەنیا لە ڕێگای کلیساوە ڕزگاری بەدەست دێ. چیتر کاتی گەیشتبوو یا چیتر کاتی گەیشتبوو هەروە دەبیرێت کە ئاگۆستینۆس یەکەمین فەیلەسوف بوو کە باسی مێژووی خستە ناو فەلسفەی خۆیەوە بەرەنگاربوونەوەی چاکە و خراپە شتێکی تازە نەبوو جێی سەرنجە کە ئاگۆستینۆس پێی وابوو ئەم بەرەنگاربوونەوە لە مێژوودا ڕوو ئەدات لەم بەشە لە کاری ئاگۆستینۆسدا باسێک لە ئەفلاتون نییە ئەو لێرەدا لە ژێر کاریگەری ڕوانگەی مێژوودا بوو، بە شێوەیەک کە لە کتێبی پیرۆزدا هاتووە. هەروەها گومانی ئەوەی کە بەدەستهاتنی مەزنێتی خودا پێویستی بە ڕەوتی تەواوی مێژوو هەیە خراپە و ڕەشبینی، هەروەها گەشبینی مرۆڤ پێویستی بە ڕابوونی مێژوو هەیە. یا بە وتەی خودی ئاگۆستینۆس مێژووی مرۆڤ لە ئادەمەوە تا کۆتایی بە ویست و پێشبینی خودا ڕێنوێنی دەکرێت،